بسم اللە الرحمن الرحیم. بەناوی خودای بەخشندە و میهرەبان. ڕێداری تۆم هەڵوەدامە و یەکجار بێناس وەکو هەنگێکی لانەواس. تینووی گوڵاوی چاوی تۆم. چۆن ئەو ئەوینە پاکانە بە بێ یەکتر مەدار دەکەن، ئۆخژن دەگرن، ماسی بێ ئاو، لێوی خامە بە بێ ڕوومەتی دەفتەر و گۆنای درەخت بە بێ هەڵمی دەمی هەتاو، من ڕێبوارم ئەتۆش ڕێگای، من تینووم و ئەتۆش دەریای، من پێشمەرگە و ئەتۆش لوولەی چەکی بڕوای. دەرمانێکی یەکاویەکم، نەخۆشە گێژ و هێڕەکان پشتیان لێمە. چرایێکم، ڕەشە بای شووم، کۆڵی لە تروسکەی جێمە.